ئێمە ئاسمانەکان و زەوی و نێوانیانمان لەسەر حەق و ڕاستی و لەسەر وادەیەکی دیاری نەبێ دروست نەکردووە و ئەو کەسانەیش کە کافرن و ئینکاری خوا و پێغەمبەری خوا ئەکەن خۆیان لائەدەن لەوەی ترسێنراون لێی کە سزای ڕۆژی قیامەتە و بیری لێناکەنەوە الضالین. تۆ ئەی محمد بەو کافرانە بڵێ، ئا خەبەرم بدەنێ، ئەوەی کە ئێوە بانگیان لێ ئەکەن و ئەیان پەرستن لە غەیری خوا هیچ شتێکیان لە بەشەکانی زەوی دروست کردووە یا هیچ بەشداریەکیان لە ئاسمانا هەیە؟ ئا کتێبێکم بۆ بێنن بەر لەم قورئانە هاتبێتە خوارەوە یا پاشماوەیەکی زانستی پێشینانم پیشان بدەن ئەم مەسەلەیی تیا بێ ئەگەر ئێوە ڕاستگۆن. کێیە ئەوەی گومڕاترە لەو کەسەی هاوار ناکاتە خوا و هاوارەکاتە بتێ یا کەسێک کە بە دەنگیەوە نایەت و وەڵامی ناداتەوە ئەگەر هەر لە ئێستاوە تا ڕۆژی قیامەت هاواری لێ بکا و بانگی بکا چونکە هیچی پێ ناکرێ و دەسەڵاتی هیچی نیە و ئەو بانگ و هاوار لێکراوانە تەنانەت لە بانگ کردن و هاوار لێکردنەکەی ئەمانیش بێ ئاگان. پێم بڵێن ئەگەر ئەمەی من بە ئێوەی ڕائەگەیەنم کە قورئانە لە خواوە بێ و ئێوە ئینکارتان کرد کە لە خواوە بێ و شایەتێکی بەنی ئیسرائیلی ڕاست بووەوە شایەتی لەسەر وێنەی ئەم قورئانەدا کە ئەو بابەتانەی تەوراتی موسان کە لەگەڵ قورئانا وەک یەکن و لەمەوە گەیشتە ئەو ئەنجامە کە قورئانیش لە خواوەیە و ئیمانی پێهێنا لە پێش ئەم قورئانەیش تەوراتی کتێبی موسا پێشەوا بوو بۆ خەڵک و ڕەحمەتی خوا بوو بۆیان ئەم قورئانەیش کتێبێکی بە زمانی عەرەبی هاتووە و باوەڕ بە ڕاستی تەورات ئەکا و بۆ ئەوە هاتووە ستەمکاران بتۆقێنێ و مژدەی دواڕۆژی چاکیش بێ بۆ ئەوانەی چاکە ئەکەن پاشانیش بەردەوام بوون لەسەر ئەم باوەڕەی خۆیان و پاشگەز نەبوونەتەوە لێی، ئەوانە لە ڕۆژی قیامەتا ترسیان لەسەر نییە و خەم و خەفەت ناخۆن، چونکە ناخۆشیان نایەتە ڕێ و کارێکی ئەوتۆیان لە مەیدانی بیروباوەڕا نەکردووە لێی پەشیمان بن. کاتێ ئەگاتە تەمەنی هەرە بەهێزی و عومری ئەبێ بە چل ساڵ، ئەو کاتە وای لێ دێ بیرێ بکاتەوە و قەدری ئەو ڕەنج و مەینەتە بزانێ کە دایک و باوکی پێیانەوە کێشاوە. ئەو کاتە ڕوو ئەکاتە خوا و ئەڵێ، خوایە! وام لێ بکە سوپاسی ئەو نیعمەت و خێر و بەرەکەتەت بکەم کە داوتە پێم و بە باوکم و دایکمت داوە و توانای ئەوەم بۆ بڕەخسێنە وعد الصدق الذي كانوا يوعدون ئەوانەن ئەو کەسانەی باشترین کردەوەکانیان لێوەرەگرین و لە خراپە و کەم و کورتیان خۆشەبین و لەناو ئەهلی بەهەشتیانا دایان ئەنێین بەپێی ئەو گفتە ڕاستەی لە دونیادا گفتیان پێ ئەدرا ئەو کەسەی کەوا بە باوک و دایکی خۆی ئەوت هاوار لە عەقڵی ئەوا وەعدەی ئەوەم ئەدەنێ کەوا لەو دونیا زیندوو ببمەوە و لە گۆڕ بێمە دەرەوە کەچی چەندین سەدە لە پێش منەوە خەڵک مردوون و کەسیان زیندوو نەبوونەتەوە واتە شتی وا چۆن ئەبێ باوک و دایکیشی لە خوا پاڕانەوە کە بیخاتە سەر ڕێی ڕاست و پێیان ئەوت ئەی بەدبەخت ئیمان بێنە و با بەسی بێ کوفر کردن ئەو گفتەی خوا داویە ڕاستە و دێتە دی، ئەویش لە جیاتی ئەوەی تۆبە بکا و پاشگەز ببێتەوە لەو کوفر کردنانەی ئەیوت، ئەمەی ئێوە ئەیڵێن لە ئەفسانە و پڕوپوچی پێشینان بەولاوە نیە. ئولائیک الذین حق ئەم کابرا و کەسانی وەک ئەم کەسانێکن ئەو بڕیارەی خوایان تیا جێبەجێ ئەکرێ کە لە گەلێ ئوممەتی پێش ئەوانیشا جێبەجێ ئەکرێ لە جنۆکە و ئادەمیزاد کە ئەوەتە دۆزەخیان لێ ئەئاخنرێ ئەمانە کەسانێک بوون هەر لە سەرەتاوە دۆڕاندبوویان و زەرەرمەند بووبوون. بیرلەو ڕۆژە بکەنەوە کە کافران ئەبرێنە بەر ئاگری دۆزەخ و پیشانی ئەو ئاگرە ئەدرێن و پێیان ئەوترێ، ئێوە ناز و نیعمەتی خۆتانتان هەر لە ژیانی دونیاتانا بۆ خۆتان برد و لەزەتتان لێ وەرگرت، ئەمڕۆ ئیتر ئەو سەردەمە بەسەر چووە، دەی سزای خۆتان وەرگرن کە مایەی سەرشۆڕی و سەفیلیتانە، بەهۆی ئەوەوە کە لە دونیادا خۆتان بە ناحەق بەزل ئەزانی و فەرمانی خواتان بەجێ نەئەهێنا و لە ئەستۆتان نەئەگرت. باسی هودی برای خێڵی عاد بکە کە خێڵەکەی خۆی لە وڵاتی ئەحقاف ترساند و بەر لەویش و لە سەردەمی ئەویشا پێغەمبەرانی تر بەسەر چووبوون و هەمان پەیامیان بە خەڵکەکاندا ڕاگەیاندبوو، باسی هود بکە کە بە خێڵەکەی خۆیی وت، لە خوا بەولاوە کەسی تر مەپەرستن، من ترسی سزای ڕۆژێکی سەختم بۆ ئێوە هەیە کە داتانپڵۆسێ و کەس بە فریاتان نەگا. كذلك نجزي القوم المجرمين بەسەر هەر شتێکا هەڵکا بە فەرمانی خوای خۆی وێرانی ئەکا و هات بەسەریانا و بە جۆرێ بەرباد و تەفروتونای کردن وایان لێ هات لە خانوەکانیان بەولاوە هیچیان بەرچاوی کەس ناکەوت ئێمە سزای خێڵی تاوانباران بەمجۆرە ئەدەینەوە. وذلك إفكهم وما كانوا يفترون دەی بۆ ئەو بتانەی ئەو کافرانە لە خوار خواوە کردبوونیان بە خوای خۆیان بە مەبەستی نزیک بوونەوە لە خوا بەهۆی ئەوانەوە بۆ یارمەتیان نەدان و بە فریایان نەگەیشتن بەڵکو ون بوون لێیان و ئەوەیش بوختانەکەیان بوو ئەو بوختانە بوو کە ئەیان کرد هەر کەسێکیش بەدەم بانگەوازی خواوە نەچێ و گوێی بۆ شل نەکا خۆ ناتوانێ خوا بێ دەسەڵات بکا لەم سەر زەویەدا و کەسیش شک نابا پشت و پەنای بێ ئەگەر خوا خۆی پشت و پەنای نەبێ ئەوانە کە گوێ بۆ بانگەوازی خوا شل ناکەن لە گومڕاهیەکی ئاشکرا و دیاردان. ئەو ڕۆژەی کە ئەو سزایەی وەعدەیان پێدراوە بێتە سەریان بە چاوی خۆیان ئەیبینن لەبەر ناڕەحەتی و سەختی ئەو سزایە وا ئەزانن سەعاتە وەختێ نەبێ لە جیهانا نەماونەتەوە و نەژیاون ئەمەی پێتان ڕائەگەیەنم تەبلیغێکە لە خواوە پێتانی ڕائەگەیەنم جا ئاخۆ لە کۆمەڵی تاوانبارانی لە ڕێگا لاداو بەولاوە کەس بەربادەکرێ؟ ئەنەسی کوڕی مالیک ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێت دەفەرموێت، پێغەمبەری خودا سەلات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، گوناهەکانی ئوممەتم خرایە پێش چاوم هیچ گوناهێکم نەبینی گەورەتر بێت لە گوناهی لەبیرچوونەوەی سورەتێک لە قورئان یان ئایەتێک لە قورئان کە کەسێک فێری بووە یان کاری پێ کردووە.